کاتێک کە ئێمە لە دۆخێکی ناهەموارداین و دۆخێکی ناهەمواری ژیانمان بەڕێکەین یانەوەی کە دەمانەوێ مسۆگەری ناکەین سوپاسگوزاری یەکێکە لە سەختترین ئەو کارانەی کە لە بەرچاو دەگیرێ و پێویستان جامی بین چۆن بتوانین سوپاسگوزار بین کە هاوکات دنیا بە دڵی ئێمە نەبێ یان کاتێ تووڕە و پەرێشان بین و ترسمان لێ دەبارێ چۆن سوپاسگوزاری ئەنجام بدەین کەوایە سوپاسگوزاری شتێکە دەتوانێ دەرکی ئێمە و تەنانەت ڕواڵەتمان بگۆڕێ. نووسەرێک دەڵێ ئەو کاتەی کاتێکی ناهەموار تێدەپەڕێنین سێ پاساو بۆ سوپاسگوزاری لەو شتانەی کە دەتانخاتە بۆتەی تاقیکردنەوەکانەوە بوونی هەیە، کاتێک کە کتێبێکم دەنووسی نموونەیەکی نایابم لەم بارەیەوە بەر دەست کەوت. ئەو دەڵێ پەنجەی قاچم شکا، بەڵام بە ئاسانی دەمتوانی سێ بەڵگەی سوپاسگوزاریم هەبێ. یەکەم ئەو ڕووداوە بەسەر قاچی چەپمدا هات، بۆیە دەمتوانی شۆفێری بکەم. دووەم لە وەرزی پاییزدا بوو، من نیگەرانی هەڵخزان و کەوتنی سەر سەهۆڵ نەبووم. سێم لە نیوەی نووسینی کتێبەکەدا بووم، واتە زیاتر کاتەکانم لە کاتەکانمدا دادەنیشتم و خەریکی نووسین و پشوودان بووم تا بە تەواوی چاک بوومەوە و کتێبەکەشم تەواو کرد. سوپاسگوزاری، گوشار و دڵتەنگیەکان دەڕەوێنێتەوە، دڵەکانمان نەرم دەکا، بوارەدا هەستی شادی و چێژ لە دڵماندا، چرۆ بکە لیستی سوپاسگوزاری ڕۆژانە زۆر نایابە کاتێ دۆزینەوەی شتێک بۆ سوپاسگوزاری سەخت دەبێ خوێندنەوەی ڕۆژانە کاراسانی زیاتر دەکا بۆ ئەوە. ئێمەی مرۆڤ هەمیشە ناتوانین دڵخۆش بین جاری وا هەیە تەنانەت چەند مانگێک هەست بە شادی ناکەین. شادی لە دڵی یەکە بە یەکەی مرۆڤەکاندا هەیە، ئێمە دەبێ بوار بدەین لە کاتی خەمەکانماندا هەر شتێک ڕووەدا هەستی پێ بکەین، ئازارەکانمان هەست پێ بکەین، خەشم و نائومێدێکانمان بە ڕەوشێکی دروست دەرببڕین، ئێمە خاڵییە بینەوە بە جۆرێک بتوانین پڕ ببینەوە، بەم ڕەوشە دەری دەخەین ئێمە فەزایەک و ڕۆژێکمان هەیە بۆ هاتنە ناوەوەی شادییەکان. بریارێک ئەڵێ ئەگەر ئێمە بە شتانێکی دیکەوە خەریک نەبین دەبینین شادی هەمان خودی ئێما بێ. هەمان ئەو پسپۆڕانەی بواری مانەویات پێمان دەڵێن ئێمە پڕین لە عشق و شادی کاری ئێمە لەسەر زەوی دۆزینەوە و لادانیەوە سەنگە ئاستەنگانەیە کە ئێمە لە ناسین و ئەزمونکردنی ئەو شادیانە دوورە خاتەوە شادی دەتوانێ لەگەڵ دەرد و ترس و خەمدا هاوڕێ بێ لەگەڵ ئێمە و لە دڵمان و لە ڕۆحماندایە. ئێمە توانین ئازارێکی گەورە ئەزموون بکەین و هاوشان لە ئاستێکی قووڵی شادیشدا بین و بزانین ئێمە تەنها نین و خودا لە هەموو حاڵێکدا لەگەڵ ئێمەدایە. پێدەچێ هەمیشە نەتوانی هەست بە شادی بکەی. دەتوانی بگەیتە ئەو زانستەی کە شادی لە وجودی ئێمەدا بوونی هەیە و تەنها بە هەناسەیەک دەتوانین پەردەی لەسەر لابدەین، ئەویش دەکرێ تەنها بۆ خولەکێک خۆیمان نیشان بدا تا کۆمەک بە سووککردنی ئازارەکانمان بکا. ئەکرێ کاتێ پەلکە زێڕینە دەبینین یان کاتێ کە بیرەوەرێکی خۆشی کەسێک دێتەوە بیرمان یان کاتێ کەسێکی خۆشەویست و هاوڕێیەکی ئازیزمان لە ئامێز دەگرین یان کاتێ پەیوەندی بە هێزێکی مەزنترەواکەین دەچێتە ویژدانی ناخوداگامانەوە شادی دەتوانێ زانیاری ئەوەی هەبێ کە پەرۆردگار خاوەنی هەموو کارەکانە بەم زانستەش پەی بەوە دەبەین دەتوانین لە دوای هەر کارەسات و ڕووداوێکەوە سەرپێ بکەوینەوە و ئەمەش هۆکارێکە بۆ ئاسوودەی و سووکبوونی دڵەکان و دەرکردنی ناڕەحەتیەکان لە دڵ و دەرۆن. هەرچەند کاتێک کە لە ئێش و ئازارداین ڕوخۆشی و خۆشتەبیعتی کارێکی هەروا ئاسان نییە بۆ ئێمەی مرۆڤ بەڵامەوانەی بتوانن بەو جۆرە بن ئەوە بە ئەندازەی تەواو بەختەوەرە بن تەبیعەت خۆشی دەتوانێت کۆمەکمان بکات تا دۆخە ناهەموارەکان تێبپەڕێنین. ئالن کلین دەڵێ، تەبیعەت خۆشی دەتوانێت کۆمەکمان بکات لە بەشێکی ڕووناکی شتێکدا بمێنینەوە تا لایەکەی دیکەمان بۆ ڕووناکە بێتەوە، دەتوانێت کاتێ لە ژێر فشار و سترێسێکی زۆرداین دۆخێکی ئاسوودەیی و شیفابەخشمان بۆ بڕەخسێنێ. پێکەنین نایابترین ڕەوشێکە بۆ ڕەهاکردنی سۆزی چاچێنراو بە هێندەی ئەوەی بتوانین هەستی سووکباڵی و ئاسوودەیی بکەین. چێژ هەمیشە لە شتێکەوە سەرچاوەگرێ لە دەرەوەی وجوودی ئێمەدایە، هاوکات شادی لە دەروونماندا لە هەژیندا ئەبێ. سەرکەوتن گەشبینییەکە کە ڕەشبینی بەسەریدا زاڵ نابێ، بەرهەمی هەوڵ و ماندووبوونێکە کە ساردبوونەوەی نییە و ورەیەکە کە چۆک دانادا و ماندوو نابێت و بڕوایەکە کە بە هیچ لەق نابێ تەنانەت ئەگەر گەورەترین مەینەتی و کارەساتیش بەسەر سەرتدا ببارێ. سەرکەوتن، متمانەیەکی تەواوە بە خودای پەروەردگار و بەوەی کە تا مەینەتێکان مەزنتر بن بەخششی خوا بۆ ئارامگرتن و بۆ ئارامگرتن لە ژیانی هەر تاکێکدا زیاتر دەبێ. جوانی ڕۆح ناڕەحەتیەکانمان لەسەر سوک دەکا جوانی دەرون داوەکاریەکانمان بۆ ئاسان دەکا جوانی ژیری دەستکەوت و ئاواتەکانمان بۆ دەهێنێت تێدی بەڵام جوانی شێوە ڕوخسار دەبێتە هۆی ماندوبونمان بیرۆکە ڕۆحیەکانمان خۆشی و شادیەکانمان بۆ دروستەکەن کە هەرگیز کۆتاییان پێنایە بیرۆکە مادیەکانیش ئەوەندە داواکاریمان بۆ دروست دەکەن کە هەرگیز کۆتاییان نایە و زۆر بەشیان نایەنەدی وتراوە چاوە برسیەکان زۆر زیان بەخشترن لە سکە برسیەکان چونکە هەر کات سک خواردنت پێدا تێر دەبێ بەڵام چاو هەرچەندێک بخوات برسی تر دەبێ وتراوە ڕێگا بەرەو سەرکەوتن هەمیشە لە شوێنی کارەوە دەبێ. هیوا خەون نییە، بەڵکو ڕێگایەکە بۆ ئەوەی خەون بکاتە ڕاستی. دروست بووین بۆ ئەوەی کە بەرگە بگرین، بەم شێوەیە دەگەین بە ئامانج. سەرکەوتن زیاتر پەیوەستە بەوەی کە پێشکەشی کەسانی تری دەکەین. خەڵک لەدایک بوون بۆ سەرکەوتن نەوەکو شکست خواردن. ئەوەندە بەس نییە ئەو کارە بکەی کە دەتوانی بەڵکو پێویستە لەسەرت ئەو کارە بکەی کە پێویستە. سەرکەوتن بریتییە لە سیستەمی بیرکردنەوەی کار و پێداگری لەسەری. تەنها ئەوە دەتوانێت بە پێیەکانی ڕێبکا کە دەتوانێ بە ئامانج بگا. نهێنیی سادەی هەندێک لە سەرکەوتووان ئەوەیە کە هەمیشە دەڵێن ژیانی تۆ ئامانجێک و مانایەکی هەیە، پلانێکت هەبێ بۆ بەختەوەربوون. مەرج نییە هەموو جارێک هەر براوە بیت، ئەوان دەڵێن پێویستە ئامانجەکانت لەگەڵ یەکدی بگونجێنی. لە بەراوردکاریدا ژیر بە. هەروەها دەڵێن هاوڕێیەتی بقۆزەرەوە، ئامێری تەلەفزیۆن بکوژێنەرەوە بۆ ئەوەی سەرکەوتوو بی. بەبێ هیچ مەرجێک خۆتت لەلا پەسەندبێ ڕەچەڵەکی خۆت لە یاد مەکە هەروەها لە کاتی نووسندا بیر لە یەک شت بکەرەوە دۆستایەتی بەسەر پارەدا سەردەکەوێ لە پێشبینیەکانتدا واقعبین بە لە بەردەم بیروباوەڕی نوێدا مێشکت کراوە بێ هەمیشە هەستێک بە خەڵکانی دیکە بدا کە گرنگیان پێدەی ئەگەر لە شتێک دڵنیانەبووی با هیچ نەبێ مەزەندەکانت باش بن بۆی ئەلەند ڕێکخراوێکی فێرکردن و پەروەردەی شارۆچکەیەک خانمێکی مامۆستای دامەزراند تاوەکو سەردانی ئەو قوتابیانە بکە لە نەخۆشخانەی ئەو شارە کە لەژێر چارەسەردا بوون. ئەرکی ئەم مامۆستایە هاوکاری ئەو قوتابیانە بوو کە گەڕێنەوە بۆ قوتابخانە لە وانەکانیان دوانەکەون. ڕۆژێک لە میانی پەیوەندێکی تەلەفۆنیدا داوا لە خانمی مامۆستا کرا تاوەکو سەردانی قوتابیە بکا لە ژێر هەل و مەرجێکی تایبەتدا لە نەخۆشخانە کەوتبوو. خانم لە بارودۆخی تایبەتی ئەو قوتابیە هیچ زانیارێکی نەبوو تاوەکو دەم دەرگای ژووری نەخۆشەکە نەیەزانی ئەو لەبەشی سوتاوی کەوتووە بەر لەوەی بچێتە ژوورەوە داوایان لێکرد بە هیچ جۆرێک دەست لە نەخۆشەکە یان لە جێگەکەی نەدا تەنها کارێک بیکات ئەوەیە کە لە تەنیشت نەخۆشەکەوە بۆسێ و لەودیو ئەو دەمامکەوە کە دەیبەستێ قسەی لەگەڵ بکا سەرەنجام مامۆستا دوای پۆشینی جلی تایبەت هەناسەیەکی قوڵی هەڵکێشاو چووە ژووری نەخۆشەکەوە، لە بینینی سوتاوی ترسناکی کوڕەکە دەست و پێی خۆی وون کرد و کەوتە گومانەوە کە دەبێ چی بکا و چی بڵێ، سەرەنجام بە زمانێکی لەرزۆکەوە پێی وت، من مامۆستای فێرکاری بارودۆخێکی تایبەتم، مامۆستاکەی تۆ منی ناردووە تاوەکو وانەکانی خۆتت پێ بڵێمەوە. ڕۆژی دواتر کاتێ خانمە مامۆستاکە دووبارە سەردانی نەخۆشخانەی کردەوە، یەکێ لە پەرستارەکانی بەشی سوتاوی لێی پرسی، تۆ لەگەڵ ئەم کوڕەدا چیت کرد؟ ئێمە بۆ حاڵی ئەو دڵتەنگ بووین، بەڵام لە دوێنێوە دوای ڕۆیشتنی تۆ حاڵی ئەو تەواو گۆڕاوە. ئەو توانای وەڵامدانەوەی چارەسەرەکانی بۆ دروست بووە و لەوە دەچێ بڕیاری ئەوەی دابێ کە بژیت. دوای ئەوە ئەو کوڕە نەخۆشە کە تەندروستی خۆی بەدەست هێنابوویەوە دەڵێ، من هیوای ژیانم لەدەستدابوو، هەستی ئەوەم دەکرد دەبێ بەم زووانە بمرم، بەڵام بە بینینی ئەو مامۆستایە تروسکەی هیوا لە دڵ و دەروونرمدا دەرکەوتەوە، چونکە دڵنیابووم ئەوان هەرگیز مامۆستایەکی فێرکاری بۆ دوانەکەوتنی وانەیەک نانێرن بۆ لای نەخۆشێک کە لە حاڵی مەرگدا بێت. هیوا ئەو خەڵاتەیە کە دەکرێ